ئەڵلقەی چوارم. شەوی شەشەم. پاشماوەی چیرۆکی ماسیگر و دێوەکە شەهرەزاد وتی ئەگەرنەوە ئەی پاشایدانە بیر و ڕاجوان و بە ژیان زانە ماسیگرەکە بە دێوەکەی وت گەر تۆ منت نەکوشتایە و کۆڵت لێ بدامایە ئێستا منیش تۆم وا بە ناکرد لەو گۆزێدا نەم ئەخسیتەوە بنی دەریا ئەمجا دێوە هاواری کرد وتی بۆ خاتری خوا ماسی گر بم پارێزە و بە هەڵی خۆمم لەگەڵ مەکە ئەگەر من خراپ بووم تۆ باش ببە پێشینان وتویانە ئەی پیاوچاکان لەگەڵ کەسانی خراپدا پێیان بڵێن خراپە نەکەن ئەوە مەکەن کە ئومامە لەگەڵ عاتیکەی کرد ماسیگرەکەوتی ئومامەچی لەگەڵ عاتیکە کردووە دێوەکەوتی جا ئێستا کە من بەندی ئەم گۆزێم کواجێ قسەکردە بەرەڵام کە با بۆت بگێڕمەوە ڕاستیک رەکەوتی ئەوە قسە نییە هەر ئێستات خەمەو بنی دەریاکە بڕوا ناکەم جارێکی دی ڕزگارت ببێت و کەسێک بکو من بەزەی پێت دابێتەوە دەرت بێنێت و دوایش وەکو من پاداشتی بدەیتەوە من تۆم ڕزگار کرد کەچی تۆ ئەدویست پێمەوە بدەیت و بمکوژی کە من خراپم لەگەڵ نەکردبووی ئەو سا بۆم دەرکەوت ناکەس بچەی با من فڕێت بدەمە بنی دەریا دوای من هەر کەسێک ڕزگاری کردیت ئەم بەسەرهاتەی منی بۆ بگێڕەرەوە بزانە ئەم جارە ڕزگاربوونت نابێ تاکو ڕۆژی دوایی دێوەوتی ئازادم بکە کاتی پیاوەتیە پەیمانت ئەدەمێ هەرگیز خراپەت بەرامبەر ناکەم سوودیشت هەر پێگەێنە ئیدی ماسیگر بەزەی پێداهاتەوە سوێندیدا پەیمانی لێ وەرگرت، ئەمجا سەری مۆرکراوی گۆزەکەی هەڵپچڕی، دووکەڵێک هاتە دەرەوە، لەو لاوە بووە بە دێو. ماسیگریش شەقێکی لە گۆزەکە هەڵدا و خستیەوە ناو دەریا. چیرۆکی ماسیە ڕەنگینەکانی گۆمێک. شەهرەزاد وتی ئەجێرنەوە ئەی پاشای بە بەختیار خاوەنی بڕیار کە ماسیگرە بینی گۆزەکەی فرێدایە دەریاوە لێ ڕوون بووە توش بووە بەخۆی وت ئەو کارەی دێوە خێری پێوە نییە ورەی بەخۆیدا بەخۆی وت ئەی دێو خوا فەرمیەتی پەیمان بەجێبێنن چونکە لێی بەرپرسن تۆش پەیمانت دا خراپەم لەگەڵ نەکەی تاخوا سزای خراپت نەداتەوە منیش هەر ئەوەم پێوتی کە دووبانی پزیشک بە شایۆنانی وت بمهێڵە باخوا بتهێڵێ دێوەکە پێکەنی و پێشی کەوت و وتی ماسی گەر شوێنم کەوە ماسیگەر شوێنی کەوت بڕوای بەخۆشی نەبوو ڕزگاری بووە بە شاخێکدا هەڵگەڕان شۆڕ بوونەوە دەشتایی بوو تا گەشتنە گۆمێک. چووە ناوە ڕاستی گۆمەکە و بە ماسیگرەی وت، شوێنم بکەوە. ئەم جا دێوەکە بە ماسیگری وت، تۆڕەکەت بخەرە ئاو و ڕاو بکە. ماسیگر کە تۆڕەکەی لە ئاو دەرهێنا سەری سوڕما لەو ماسیە سپی و سوور و شین و زەردانە. کە تۆڕەکەی دەرهێنا چوار ماسی پێوە ببوو. هەر ماسیەک لە ڕەنگێک کە ماسیگرە ئەمەی بینی زۆر دڵخۆش بوو دێوەکە ئامۆژگاری کرد کە هەر چوار ماسیەکە بباتە خزمەتی شا ئەویش پارێکی زۆری ئەداتێ ئەم جاوتی ببوورە من 1970 ساڵە لە بنی ئەم ئاوەدام کەچی ڕێگا نازانم چونکە دەرەوەم نەبینیوە ئێستا نەبێ ئامۆژگاری دەکەم ڕۆژ یەک جار تۆڕ فڕێ بدە ئەم گۆماوە ئەمجا خواحافیزی لەکرد ئەمجا پێیەکی بە زەوی دادا زەوی درزی برد و دێوەکە خۆی پێدا کرد ماسیگرە چوار ماسی ڕەنگا و ڕەنگەکەی خستە تەشتێک ئا و بە زیندوی گەیاندێ کۆشک و بردێ بەردەستی شا پاشایش ئەمەی پێسیر بوو چونکە لە ژیانیدا ماسی لەو جۆرەی نەبینی بوو جا فەرمانی دا بیدەنە دەست ئەو چێژلێنەرەی کە سێ ڕۆژ لەمە و پێش پاشای ڕۆم بە دیاری بۆی نردبوو هێشتا چێشتی دەستیان نەخواردبوو وەزیر فەرمانی دا کە بیان برژێنێت وتی پاشاڵێ چۆن فرمێسکم بۆ تنگانە هەڵگرتووە ئاواش چێژ لێ نەرم بۆ ئەمڕۆ هەڵگرتووە دەست ڕەنگینی خۆی دەربخا چونکە ئەمە دیاریە کە گەڕایەوە پاشا فەرمانیدا 400 دینار بدەن بە ماسیگر ماسیگرەش پارەکەی خستە باخەڵی و بەپەلە بەرەو ماڵ بووەوە لە خۆشیدا هەر ئەکەوت و هەڵسایەوە پێی وا بوو خەوە بینێ هەرچی پێداویستی ژن و مناڵەکانی هەبوو هەمووی کڕی و گەڕایەوە ماڵێ ماسیگرە بەو بەختیاریەوە جێ ئەهێڵین و ئەچینە سەر و کاری کەنیزە چێژ لێنەرەکە ڕۆن و تاوەی ئامادە کرد و دەستی کردە پاکردنی چوار ماسیەکە ماسیەکانی خستە تاوەوە هەر هێندە هەڵی جێرانەوە دیوەکەی تر کاتێکی زانی دیواری چێشخانە درزی برد و یەکی ژۆڵەی جوان و ناسکی لێهاتە دەر کلااو زەڕێکی لەسەردا بوو کیژۆڵەکەیش پرسیارەکەی دووبارە و سێبارە کردەوە ماسیەکان سەریان لە تاوەکەدا بڵند کردە وتیان بەڵێ بەڵێ ئەم گۆرانیان وت هاتی دێن و وەک تۆ بە پیشەین خۆگەر نەهاتیت ئەو ساهاو کێشین ئەمجا کیژۆڵەکە تاوەکەی هەڵگێڕایەوە چۆ ئەو دەرزی دیواری لێهات بۆ دەرەوە کە کەنیزە چێژ لێنەرەکە بە ئاگا هاتەوە سێری تاوەی سەر ئاگرەکەی کرد چوار ماسیەکە هێندە سوتابوون ببوونە خەڵوزی ڕەش بەخۆی وت لە یەکەم هەڵمەتیدا دارەکەی دەستی شکا جارێکی دی لە ترسا نابورایەوە لەم کاتەدا وەزیر خۆی کرد بە چێشخانەکەدا کە ئەوەی بینی زەینی بوو بە زەینی سڕسڕ بە قاچی لەشی کەنیزەکەی پاڵنا، کە بە ئاگا هاتەوە دەستی کردە گریان و بە هەنسکە بڕکێ چی دیبوو بۆ وەزیری گێڕایەوە، ئەویش سەری سوڕما و وتی ئەمە شتێکی عەجایبە. بۆیە ناردی بە شوێن ماسیگرەدا، فەرمانی دایە چوار ماسی دی لەو ماسیانەی هێنابووت، بهێنەوە بۆمان ماسیگرە چۆ سەر گۆمەکە و تۆڕی تێدا بڵاو کردەوە ئەم جا ڕای کێشایەوە بینی چوار ماسیدی تێدایە بە پەلا گەیاندیە وەزیر وەزیریش بردەوە چێشخانە و فەرمانی بە هەمان کەنیزەکدا کە بە هەمان شێوە بە بەرچاویەوە سووری بکاتەوە کەنیزەکە دەستی کرد بە چاکردنی چوار ماسیەکە و تاوەڕۆنی خستە سەر ئاگر و ماسیەکانی لە ڕۆنەکەدا ڕاخست کاتێکیان زانی دیسان دیواری چێشخانەکە قڵیشایەوە و کیژۆڵە بە هەمان شێوە و ڕوخساری جاری پێشوو پەیدا بووەوە دارەکەی دەستی چەقاندەوە بە تاوەکەدا وتی ئەی ماسی ماسی لەسەر پەیمانی کۆن ماویت ماسێکان سەریان بڵند کردەوە و ئەم شعران وتەوە هاتی دێن و وەک تۆ بە پیشەین خۆگەر نەهاتیت ئەو سەهاو کێشەین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەوی حوتەم. شەهرەزاد وتی ئەگێڕنەوە ئەی شایشاد کەماسەکان لە قسەبوونەوە کیژۆڵە دار بەدەستەکە بە دارەکەی تاوەکەی قەڵب کردەوە و چۆ درزی دیواری چێشخانەکە و درزەکان هاتنەوە یەک وەزیر سەری سوڕما وتی ئەمە ئاجباتیە و پێویستە پاشامان بیزانێت ئەم جا چووە بەردەم پاشا و چی دیبوو جێڕایەوە پاشای ژووتی ئەبێت منیش بە چای خۆم ببینم ئەمجا نردە دووی ماسیگرە و فەرمانی پێدا لە ماوەی سێ ڕۆژدا چوار ماسی تریان لە هەمان ماسیەکانی زوو ببێنێ دواتر ماسیگرە چوار ماسەکەی بۆ هێنان و پاشاش فەرمانیدا 400 دیناریاندایە ئەمجا پاشا فەرمانی دا کە وەزیر خۆی ماسیەکان چاک بکات و سووریان بکاتەوە وەزیریش وتی بەسەر چاوان وەزیر ماسیەکانی چاکرد و تاوە و ڕۆنی هێنا و خستێ سەر ئاگر ئەم جا ماسیەکانی تێدا درێژ کرد هێندەیان زانی دیوارەکان درزی بردو بەندەیەکی ڕەشی لێ هاتە دەرەوە هەر ئەدوت منارەیە و لە پاشماوەکانی نەتەوەی عادە لقە درەختێک بەدەستیەوە بوو چووە سەر تاوتی ئەی ماسیان ماسیەکان ئاخۆ لە سەر پەیمانانی کۆنماون ماسیەکان سەریان بڵند کردەوتیان بەڵێ بەڵێ ئێمە لەسەر پەیمانانی خۆمانین هاتیت دێن و وەک تۆ بە پیشەین خۆگەر نەهاتیت ئەوسا هاوکێشەین بەندە ڕەشەکە لە تاوەکە نزیک بۆ و دارەکەی دەستی لێدا و قڵپی کردەوە ئەم جا چۆ درزی دیوارەکە و درزەکان هاتنەوە یەک پاشا وەزیر چوونە سەر تاوەکە بینیان ماسیەکان بوونەتە خەڵوز ئەمجا پاشا سەری لەم کارە سوڕما وتی، ئەمە کارێکە کە نابێت لێی بێدەنگ بین، ئەم ماسیانە شتێکیان هەیە. پاشا فەرمانی دا ماسیگرەکەی بۆ بێنن، کە هێنایان پاشا لی پرسی ئەم ماسیانت لەکوێ هێناوە. ماسیگرە لە وەڵام داوتی لە گۆمێک کە لە نێوان چوار کێودایە و لە دامێنی چیایەکی شارەکەتدایە. پاشا پرسیەوە چەند ڕۆژە ڕێگایە. ماسیگا وتی، پاشام، نیو سەعات ڕێگایە. پاشا سەری سوڕما. فەرمانی دا بە دەست و پێوەندەکانی ئامادە بن. ماسیگرەشیان هەر جنێوی بە دێوەکەدا دایە پێش. بە شاخەکەدا سەرکەوتن و چوونە پێ دەشتێک کە لە ژیانیاندا نەیان بینی بوو. لە نێو و چوار شاخدا گۆمێک بوو، ماسیەکانی نێوی چوار ڕەنگ بوون، سوور و سپی زەردوشین. پاشا سوپا و دەست و پێوەندانی بە لێواری گۆمەکەدا کۆکردە و لێی پرسین کێ لە ئێوە پێشووتر ئەم گۆمە بینیوە ئەوانی ژووتیان نەخێر پاشا بە درێژی تەمەمان ئەم گۆمەمان لەم شوێنەدانە دیوە ئەمجا پاشا سوێندی خوارد بەو خۆیان لێرە نابزیۆم و ناچمەوە سەر تەختی پاشایەتی تاکو هەواڵی ئەم گۆم و ماسیانە نەزانم ئەمجا فەرمانیدا کە بەو ناوەدا بڵاو ببنەوە وەزیرەکەشی بانگ کردە لای خۆی کە پیاوێکی دانابوو بە کێشەکانی ژیان کە ئامادە بوو پێیوت ئەمویست ئەم شەو تاک ببمەوە بچمە خەڵوەتەوە بۆ ئەوەی هەربیر لەم گۆمە بکەمەوە تۆیش لە دەوروبەری ڕەشماڵەکەم ببە گەرەفسەران و پیاوانی دەوڵەت یان هەر کەسێک ویستی بمبینێ بڵێ پاشان خۆشە فەرمانی پێم داوە کە ڕێگەی کەس نەدەم بچێتە ڕەشماڵەکەوە ئەمجا پاشا بەرگی جەنگی لەبەرکرد و شمشێرەکەی لە خۆی دا و بە تاریکی شەو لە ڕەشماڵ هاتە دەر و بە چیادا هەڵگەڕا تاکو و ڕۆژی لێ هەڵهات ئەمجا بە درێژایی ئەو ڕۆژە بەڕێوە بوو شەوی دواتر هەر بەڕێوە بوو ماندوو بوون و گەرما زۆریان بۆ هێنا تارماییەکی لە دوورەوە بینی زۆر دڵی خۆش بوو لە بەرخۆیەوتی ڕەنگە نهێنی ئەم گۆم و ماسیانەم پێ بڵێ کە نزیکتر بۆ کۆشکێکی بینی کە بە خڕەبەر دروست کرابوو بانەکەشی تەخت و بە ئاسن کرابوو دەواازەیەکی دووتاکی بوو تاکیک کرابەوە پاشا دڵشاد بوو بەوە و بە ئارامی لە دەرگای دا. وەڵامێکی نەبیست. جاری دووەم لە دەرگای دایەوە، نەخێر جاری سێم لە دەرگای دایەوە وەڵام نەبوو. ئەم جارە زۆر بە توندی لە دەروازەکەی دا، هەر کەس وەڵامی نەدایەوە. ئەم جا لە بەر خۆی وتی دیارە چۆڵم. گوڕی بە خۆی دا و چووە ژوور. کە چووە داڵان، هاواری کرد، ئەی خاوەن ماڵ! من ڕێبوارێکی برسی و نامۆم بۆ ئێرە، هیچتان هەیە بیخۆم؟ ئەم قسانەی دووبارە و سێبارە کردەوە هەر وەڵام نەبوو ئەمجا هانی خۆی دا و چوە ناوەڕاستی کۆشکەکە کەسی نەدی بەڵام ژوورەکان بە فەرش و نوێن پڕ پەنجەرەکان بە پەردەی ئاوریشم پۆشتەیە لە نێو ئەم کۆشکەدا سەکۆیەکی پان و پۆڕ و چوار بەرهەیوان هەبوو ڕاخەرێ ڕاخرابوو، حەوزێک چوار شێری لە زێڕی سوور دروستکراوی بە لێوارەوە بوو کە ئاو لە دەمیانەوە ئەهاتە ناو حەوزەکان. بە چواردەوری کۆشکەکەیشدا باڵندە هەبوون. تۆڕێکی ئاڵتونیش درابوو بەسەر کۆشکەکەدا، ڕێگری پیاهەڵفڕانی ئاژەڵ و مرۆڤ بوو. پاشا کەسی لە نێو کۆشکدا نەبینی و زۆر سەری سوڕما کە تاکوێستا کەسی ئەم شاخ و پێ دەشت و گۆم ئاو ئەم کۆشکەی نەدیوە بۆیە لە دەم دەرگای ژورێکدا پاڵی دایە و کەوتە بیرکردنەوە گوێی لە نرکە و ناڵێکی پڕپەژارە بوو کە ئەم هۆنراوەی ئەوتەوە چیت پێکرد بووم هەموم شاردەوە لە چاوان خەوت وا ڕەواندەوە لە شنەی شەماڵ من تۆمە پاراست قەدەر هات دەستی خۆی وەشاندەوە لەبەر دڵانی هۆز و خزم بووە هەژاری سنگی دابەزاندەوە. چیرۆکی لاوە سیحراویەکە. شەهرەزاد و تیەجێڕنەوە ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار کە سوڵتان گوێی لەم ناڵە و فیغانە بوو هەستا بەرەو دەنگەکە چوو پەردەیەکی دادراوەی بینی هەڵی دایەوە گەنجێکی بینی جوان و تەواو شیرین زمان و پارا و ئاڵ لێوانی تەڕ ڕووبە ورشە وەکو مەڕمەڕ ئەدوت ئەمەی پێ هەڵدراوە جوانەکە خاوەند و لێوی تەڕە ڕووی بە ورشەیە وەکو مەڕمەڕە لەسەر ڕووی سپی ئەو مۆڕەشە ئەڵێ یاقوت و زێڕ و گەوهرە پاشا بە ڕووێکی خۆشەوە سڵاوی لێکرد لاوەش کە دانیشتبوو سەرپۆشێکی بە زێڕ نەخشاوی بەسەردا دابوو تاجی شاهانەی لەسەردا بوو بەڵام پەژارە بە ڕوخساری و دیار بوو وەڵامی سڵاوەکەی دایە وتی ببورن ناتوانم لەبەرتان هەستم پاشاژوتی لێت بورام ئێستا من میوانتم و کارێکم پێتە ئەمەوێت هەواڵی ئەم گۆم و ماسیە ڕەنگا و ڕەنگانە و ئەم کۆشکەم پێ بڵیت بۆ تەنیایت؟ بۆ ئەگری؟ لاوەکە کە ئەمەی بیست بەم شێوەی خۆی لاواندەوە پەژارە و خەمت لە دڵ لابەرە کارسازی ژیان خی بانی سرە هەرگێز مەپرسە چی کرد چۆن کرا هەرچی ڕووەدا قەزا و قەدەرە پاشا سەری زیاتر سوورما و پێی وت بۆچی ئەگریت ئەی لاو ئەمیش وتی چۆن نەگریم کە ئەمە حاڵم بێ ئەمجا پاشا ورتر سەرنجی لاوەکەیدا بینی لە ناو قەدی بەرەو خوار بووە بە بەرد لە ناو قەدی و تاک و قژی سەری مرۆڤە کە پاشا ئەوەی بینی پەژارە دایگرت وتی ئەی لاو تۆ پەژارەی منت زیاتر کرد من عوداڵی هەوالی گۆم و ماسیەکان بووم ئێستا هەواڵی تۆشی چۆبان خێراکە قسە بکە لاوەکەوتی کەوابوو گوێم لێ بگرە پاشاژوتی دڵم ناتا لاوەکەوتی ئەو ماسیانە و من شتێکی عجاایبین گەر نووسرابا و لەبەر چاوان بگیرایە ئامۆژگاری بوو بۆ گوێ پێدەران پاشا ژووتی چۆن ئەمی ژووتی گەورم باوکم شای ئەم شارە بوو ناوی مەحمود بوو خاوەنی دورگە ڕەشەکان بوو کە لە نێوان ئەو چوار شاخەدا بوو هەفتا ساڵ حکومڕانی کرد ئیدی کۆچی دوای کرد و من کورسی دەسەڵاتم وەرگرت ئامۆزایەکی خۆم مارە کرد کە هێندەی خۆشەویستم بەبێ من نان و ئاوی ناخوارد پێ ساڵان بوو ڕۆژێکیان چوو بۆ گەرما و بە کەنیزە چێژ لێنەرەکەی وتبوو خواردنم بۆ ئامادە بکەن دوو کەنیزەک لەسەر و پێم بستن منیش کە بێتاقەت بووم چوومە جێگاوە کە کەمێک بنوم هێشتا چاوم نەچوو بۆ خەو گوێم لێ بوو کەنیزەکەی ژوور سرم بە کەنیزەکەی لای پێمی وت کچێ مەسعودا ئای ئاغامان چەند ڕنج بە خەسار و داماوە داخی بە جەرگم بۆ گەنجەکەی کە لەگەڵ ئەم ژنە سیحربازەدا بەسەریەبا کەنیزەکەی لای پێم لە وەڵام داوتی بەڵێ بەڵام دا لە ژنی خیانەتکار ئەم تەمەنی هەرزەکاریە نابێت وا بەسەر ببە کەنیزەکەی ژوور سرم وتی گەورەمان هێڕ و جێلە لێ ناپرسێتەوە کەنیزەکەی لای پێموتی بەڵانێتدا جا بۆچی گەورەمان ئاگای لە خۆیەتی هیچی بەدەست نەماوە چونکە هەموو شێک سیحرە خوێنێ بەسەر پیاڵی مەیەکەیدا و ئەویش ئەیخواتەوە سڕکەرێک دەرخواردیەدا تاکو بەیانی ئاگای لە خۆی نامێنێ ئیدی نازانێ بۆ شوێ ڕات و چیەکە ئەڕات و تاکو دەمە و بەیان کە گەڕایە و دووکەڵێگەکە بەلوتیدا ئەمجا لە خەوەڵەسێ منیش کە ئەمەم بیست دنیا لەبەر چاوم تاریک بوو شەو هات و ئامۆزا لە گەرماو گەڕایەوە سفرە ڕاخرا و خواردن خورا، ئەمجا نزیکەی سەعاتێک دانیشتن و قسەمان کرد، دواتر لەو شەرابەی حەزم لێ بوو بانگکرا ڕشتم و وام دەرخست خواردوومەتەوە، کاتی چوونە سەر جێگا هات و چاوانم نوقاند، وەکو ئەوەی نوستبم. ئەویش وتی، بن و هەڵنستیتەوە. خۆت و شێوەت لای من بێزراون، تاقەتم لە دەست لەملانت چوو. نازانم کەی خوا ڕۆحت ئەکێشێ. ئەمجا جوانترین بەرگی پۆشی و شمشێرەکەی منی لە خۆی بەست و دووکەڵی بۆنێکی سووتاوی لە ژوورەکەدا بڵاوکردەوە. دەرگای کۆشکی کردەوە و دەرچوو. منیش خێرا هەستام و خۆم گۆڕی و شوێنی کەوتم بەناو بازاری شاردا تێپەڕی و ئەم جاگەشتە بەردەرگای شارەکە ورتەورتێکی کرد کە من تێی نەگەیشتم. چێلین و کڵۆم دراوی دەواازەی شارەکە کرایەوە ئێدی ئەو ڕۆشت و من بە شوێنیدا تاگەشتە دیوارێکی بڵند و قولەیەک لە ناویدا بوو، دەروازەیەکی هەبوو کە پێی داچووە ژوورەوە، منیش سەرکەوتم و بە سەرباندا چوومە خوارەوە. کە سەیرم کرد ئامۆزاکەم چووە لای کۆیلەیەکی ڕەشی دوو لێو ئەستوور کە تەڕ بوو، لەسەر کۆمەڵێک پووژ ڕاکشابوو، کڕنووشی بۆ بردوو، کۆیلەکەش سەری بڵند کردەوە وتی بەڵام لێتدا بۆ هێندە دواکەوتی ئامۆزاکەم وەڵامی دایوتی ئەی نازانیت گەورم ژنم و ئامۆزای خۆ مێردمە کە من ڕقمە لێی و حەز بە هاوسەرەتی ناکەم لەبەر خاتری تۆ نەبواە هەر ئەم شەو شارەکەم ژێر و ژوورە کرد و کارێکمە کرد باە قوشی تێدا بخوێنێت چقەڵ و ڕێ و گورگ تێیدا بلورێنێت و خۆڵ و بەردەکەشیم ئەگەیاندە پشتی قلەی قاف کۆی لەکەوتی درۆکەیت لەعنەتی وامەزانە ئێمە ڕەشپێست ویژدانمان ویژدانی سپیانە گەروا دوابکەویت هاوڕێتیت ناکەم هەی لەعنەتی لەعنەتی یاریمان پێەکەی پیسترین سپی پێستان کە ئەمەم بینی و گوێم لەو قسانە بوو ئامۆزاکەیشم بە پێوە بەسەری داگری و پێڵێت گەورەم گەر تۆ لێم تووڕە ببی لە سای کێدا بژیم تۆ دەرم بکەی پەنایەکی دیکەم نییە هەر ئەگریا و ئەپارایەوە تاکو کۆیلەکە لێ خۆش بوو ئەمجا ئامۆزاکەم ژیر بۆ وتی گەورەم چیت هەیە کەنیزەکەکەت بیخوا ئەویش وتی، ئەو لەگە نەبێنە گۆشتی مشکە تۆپیوی برژاوی تیایە، ئەو گۆزەیەش ئاو و قەوزەی تێدایە. تێروپڕی خوارد و دەست و دەمی سڕی. کە ئەمەم بینی و بۆیشم دەرکەوت خیانەتم لێکا، لە داخانا بوورامەوە. کە بە ئاگا هاتم دەماخیشم کردبوو. دابەزیم و شمشێری قەدی ئامۆزاکەم ڕاکێشا و لە ملی کۆیلە ڕەشەکەمدا پێم وابوو مردبێ. تومەز. قڕقڕاگەم بڕیوە و هیچی تر. ئەمجا خۆم کێشایەوە و بەرەو کۆشک بوومەوە، لەسەر جێگەکەم لێی ڕاکشام و لێی بێدەنگ بووم تاکوو سبەینێ. بەیانی ئامۆزای ژنم بە ئاگای هێنام. ئەڕوانم قژی خۆی بڕیوە، بەرگی ڕەشی پۆشیبوو. دواتر پێی وتم ئامۆزا لێم مەگرە هەواڵیان بۆ هێناوم دایکم مردووە و باوکیشم کوژراوە یەکێک لە براکانیشم مار پێوەی داوە ئەوی تریان بووە بە ژێر خانووی ڕووخاوە مافی خۆمە تا زێبەر بم کە ئەمەم بیست بێدەنگ بووم دواتر وتم چیەکەیت ئازادی مافی خۆتە ساڵێکی بەم حاڵە بردەسەر دواتر داوای لێکردم ئەمەوێت قلەیەکم لە کۆشکدا بۆ دروست بکەی تێیداشمە خەڵوەتی خەمەوە ناوی ئەنێم ماڵی خەم منیش وتم بە سەرچاوم ئەمجار خانوویەکم بۆ کرد و قولەیەکم تێدا دروست کرد گۆڕیچەیەکم تێدا دروست کرد و کەنیزەک و خزمەتکارم تێدا دانا کۆی لە ڕەشەکەش لەو ڕۆژەوەی ئەو شمشێرم لێدا بوو ئیدی قسەی بۆ ناکرا تەنیا ئەی خوارد و ئەی خواردەوە ژنەکەیشم ڕۆژی دووجار بە قولەکەدا هەڵەزنا و خواردن و خواردنەوەی ئەدا پێی منیش دانم بە خۆداگرت و هەڵسوکەوتم پشتگوێ خستبوو. ڕۆژێ لە ڕۆژان خۆم بە ژوورەکەی داکرد کە گریا و لەبەر خۆی ئەیوت بۆ ئەی ڕۆحی ڕەوان ون بووی لە چاوان هاوڕێ بۆ نام دوێنی ئەم جا ئەم شعرەی وت ئێسک و پرسکم لەگەڵ خۆ ببن دواتر بمنێژن لە هەرکوێ لادەن. خڕەی ئێسکانم وەڵامە بۆتان لە سەر گۆڕەکەم گەر بانگم بکەن بووژانەوەی من نزیکیتانە دووریتان مەرگ و گریان و شیوەن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد و تێجێرنەوە پاشایی بەختیار خاوەنی بڕیار کە لە گریانەوە قسانە بۆ پێم وت ئامەزە هێندە مەگری خۆ گریان دادی کەسی نەداوە ئەویش وەڵامی دایەوە ڕێگرم مەبە دەنا خۆمە کوژم بێدەنگیم لێ کرد و لێی دوورکەوتمەوە بۆ ساڵی دووەمیش هەر تازیەبار بوو ڕۆژێکیان کە زۆر تووڕە بووم خۆم کرد بە قولەکەدا سەیرەکەم ڕووی لە گۆڕیچەکە کردوڵێت گەورم بۆچی گوێم لە دەنگت نییە یەک وشەیش ناڵیت و وەڵام نادەیتەوە ئەمەی وت. جوانی و شۆخێنیت پێ نەهێشت ئەی گۆڕ، تەڕ و پاراویت پێ نەهێشت بە زۆر. بۆ تۆ ئاسمان و زەویت پێکەوە لە خۆت گرتووە ئاوا مانگ و هۆر. بۆ خۆم تووڕەم کە ئەمەشم بیست، هێندەی دی تووڕە بووم، پرسیم، ئەم خەمە تا کەی درێژە ئەکێشێ؟ ئەم هۆنراوەیەم وت. ئەی گۆر برینی ساڕێژ بۆوە یا ڕووناکی تۆ کز بوو چووەوە خۆ تۆ نە ئاو و نەمەنجەڵیشی پشکۆ و گوڕ و تەڕ چۆن لێژ بووە هەرکە ئەمەی بیست ڕاز بۆ وتی بەڵام دارێت کەوا بووە مەکاری تۆ بووە تۆ بریندارت کردووە ئەوە سێ ساڵە نامرێت و نەچاکە بێتەوە منیش پێم وت، بەڵێ، ئەوە کاری منە. شمشێرم لێ هەڵکێشا کە سەری بپەڕێنم، کە ئەمەی بیست و بینی ئەمەوێت بیکوژم وتی، لاچۆ، ئەوەی چوو چوو، ناگەڕێتەوە. ئەمە خوا لە چارەی نووسیبوو. ئاگری سینەم دانامرکێتەوە. ئەمجا هەندێ ورتەورتی کرد کە من تێی نەگەشتم. وتی بڕۆ بەم سیحرە بانیوەت مرۆڤ بێت و نیوەت بەردی ڕەپێ. ئیدی ئاوام لێ هات. چوار دوورگەشی گۆڕیوە بە چوار شاخ، ئەمجا ڕۆژی سەد تووڵم لێدا، شان و پشتم شەقار شەقارەکا، خوێن بە گیانمدا دێتە خوار و دواتر کەوڵێک لەبەرمەکات و ئەم جلە جوانانەیش بەسەریدا، ئەمجا ئاوا خۆی لاوانەوە. سەبووریم بدە کە حوکمت وایە، خۆ من هەر ڕازیم بە هەر قەزایە. زۆرداریان کرد، پۆزیشیان لێدا. بەڵکو تەعوەزیمان وا لەو دنیایە نەهامەتی هات ڕۆژی تار کردم پەنام بە خوا و بە مستەفایە. ئەمجا پاشا وتی باری پەژارەمت گران تر کرد بەڵام ئەی لاو ئەو گۆڕی چەوقلۆ و ئامۆزایەت لە کوێن؟ لاوەکەوتی لە قولەیەکدا لە گۆڕیچکەکەی داڕاکشاوە. سەرلەبەیانی هەموو ڕۆژێک ئامۆزاکەم دێت و جلوبەرگم داکەنێت و بە قامچییەک هێلتە لێدانم، ئیدی منیش توانای بەرگریکردنم لە خۆم نییە. کە لە پەلوپۆ کەوتم، ئەمجا خواردن و خواردنەوە ئەبات و ئەڕوات بۆ لای کۆیلە ڕەشەکە. پاشایش وتی. پەیمان بێ ئەی لاو سبێنێ کارێکی پێ بکەم تا ماویت بیجێڕیتەوە و مێژوش بینوسێ شەو تا درەنگ قسەیان پێکەوە کردووەم جانوستم کە ڕۆژ بۆ پاشا جلەکانی گۆڕی و شمشێری لە خۆی بەست و بەرەو قلە بووەوە ناو ژوورەکان گەڕا تاکو و کۆی لە ڕەشەکەی دۆزیەوە بە شمشێرەکەی کوشتی و لاشەی برد و فرەیدایە ناو بیری حوشەکەەوە ئەمجا دوای ئەوەی بەرگی کۆیلەکەی پۆشی و لێ ڕاکشا و شمشێرەکەشی بە ڕووتی بە تەنیشت خۆیدا ڕاکێشا، دوای سەعاتێک ساحیرە لەعنەتێکە هات، جلوبەرگی لەبەردا کەند و کەوتە لێدانی کوڕە مامی، لاوەکەش هاواری لێ هەستا وتی، هێندەم بەس نییە، دەبەزێیت پێم دابێتەوە! ژنەکەشی وتی، ئەی نابوو تۆش بەزەیت بە مندا بهاتایەتەوە و دۆستەکەمت ئاوا لێ نەکردایە؟ هێندەی لێدا تا خوێن لە نێو چاوانێ و هاتە خوارێ ئەمجا کەوڵەکەی لەبەرکرد و بەرگە جوانەکانشی بەسەریدا لەبەر کرد خواردن و خواردنەوەی بۆ کۆی لە ڕەشەکە برد و ڕۆشت کە گەشتاوێ کەوتە لاوانەوە و لە خۆدان وتی گەورم قسم بۆ بکە بم دوێنە ئەم هۆنراوەی وت سەرچاوی ئەشکم وا چۆڕایەوە ئەوە قسەت لەگەڵ کردم پاشایش بە دەنگێکی لاواز وتی مەل مەل هێندە بە سوکم دانیت قسەی چیت لەگەڵ بکەم ژنەکەوتی لەبەرچی ئەی ژوتی مێردەکەت هێندە ئەناڵێنێت و نزامان لێکە ئیدی شەو تا ڕۆژ ئەبێتەوە دێتە خەو ناهێڵێت بحەوێمەوە ئەگەر نا دەمێک بوو چاک ببوومەوە هەر بۆیش جاران وەڵام نەدایتەوە ئەم جاش نەکەوتی ڕێم بدە بچم و چاکی بکەمەوە پاشاش کە لە گۆڕیچەکەدا ڕەخشابووتی زووکە ڕزگاری بکە با ئێمەش بحەوێنەوە ژنە هەستا و بەرەو کۆشە بووە کە گەشتە لای ئامۆزای مێردی قاپێک ئاوی هێنا و بەسەریدا خوێن ئاوەکە کەوتە بڵقە بڵق و کوڵە ئەمجا ئاوەکەی پرشان بەسەری مێردەکەیدا وتی لەبەر خاتری ئەوەی خوێندم گەر بە سیحر و مەکری من واد لێ هاتووە ئەوە بگەڕێتەوە شێوەی ڕسەنی خۆت ئامۆزا خۆی ڕاوەشاند و هەستایە سەر پێ و زۆر دڵخۆش بوو بە ڕزگاربوونی، ئەمجا پەلاماری ژنەکەی دا، ئەویش نەڕاندی، ئامۆزاکەی پێی وت، ون بە لەبەر چاوم، جارێکی دی نەتبینمەوە، دەنا ئەتکوژم. ئەمجا ژنە سیحربازەکە گەڕایەوە ناو قلەکە و چووە لای گۆڕیچەکە وتی، گەورەم، ئیدی تۆیش لە گۆڕی چەکە وەرە دەرەوە تاکو بە چاک بوونەوە تشات ببم ئەم جا بە هەمان شێوە پاشا وەڵامی داوتی بەڵام لێت دامەلعون ئاخر ماسیەکانی چوار دورگە هەرکە نیوە شەویان لێ دێت سەر بڵند دەکەن و لەخوا پاڕێن و نزای خراپمان لێکەن پێم وایە هەر ئەوەیشە ناهێڵێت زوو بە زوو چاک ببمەوە خێراکە بڕۆ ئەوانیش ڕزگارکە جا کە گەڕایتەوە دەست ئەدەمە دەست و هەڵەسمەوە و ئەم کارەت شیفام بۆ دێنێ ژنا کە هەر وای ئەزانی ئەوەی ناو گۆرچەکە کۆی لە ڕەشە خۆشەویستەکەیەتی وتی بە ناوی خوا و هەستە سەر پێوتی هەرستا چوو سحرەکەی لەسەر لابردن و هاوڵاتیان کەوتنەوە کار و شاخەکان بوونەوە بە دوورگەکان و بە پاشای وت دەستەکانت بێنە هۆزتان پاشا بە دەنگێکی نزموتی لێم نزیک ببەوە کە ژنە سحربازەکە خۆی نزیک کردەوە شمشێرەکەی چەقان دە سنگی و لە پشتیەوە دەرچوو ئەمجا هەستا و ژنەکەی کرد بە دوو بەشەوە فرێدا سەرزەوی کە هاتە نێو حوشل لاوەکەی مێردی بینی کە بەرەو ڕووی هات و باوەشی پیاکرد و دەستی ماچ کرد و زۆر سوپاسی کرد ئەمجا پاشا لە لاوەکەی پرسی لە شارەکەی خۆت ئەمێنیتەوە یان شوێنم ئەکەویت و دەی بۆ وڵاتی من لاوەکەوتی ئەی پاشا زانیت نێوان ئێرە وڵاتی تۆ چەندە پاشاوتی دوو ڕۆژ و نیومان پێچێ لاوەکەوتی ئەو ڕێگایە هی کاتی شارە سحر لێکراوەکە بوو هۆشت بە بەرخۆت بێنەوە ئێستا و ڕێگایە بە ساڵێک ئەبریت منیش بۆ ساتێک لێت دوور ناکەومەوە پاشایش زۆر دڵخۆش بوو وتی سوپاس بۆخوا کە بە تۆی گەاندم چونکە من کوڕم نییە ئەم جا باوەشیان کرد بە یەکدا و بەرەو کۆشک بوونەوە لاوەکە فەرمانی دا کاروانی سەفر ڕێ بکەن خواردن و پێداویستی دەڕۆژ ڕێبار بکەن بەڕێکەوتن و خەیاڵیش لای شارە جوانەکەی بوو پەنج بەندە و دیارێکی زۆریان پێبوو ئیدی ساڵێکی ڕەبق بەڕێوە بوون خوا پاراستنی تاکو گەشتنەوە وڵاتی سوڵتان و نوێنەریان ناردە شار هەواڵی گەشتنیان بگەێنێ وەزیر و لەشکر دوای ئەوەی دەستیان لە پاشاشت بوو بە خۆشحاڵیەوە چوونە پێشوازیان ئیدی پاشا چووە سەر تەختی پاشاتی و وەزیران و سەرانی دەربار بەخێریان هێنایەوە و ئەویش بەسەرهاتی ئەم لاوەشی بۆ جێڕانەوە دواتر فەرمانی دا ماسیگرەکەی بۆ بێنن کە هێنان هەواڵی پرسی و فەرمانی دا پاداشتی باشی بدەنەوە. ڕاوچیە ماسیگرەکەی پێی وتن کە کوڕێک و دوو کچی هەن، فەرمانی دا ئەوانیش بێنن. ئەمجا کچێکیانی لە لاوەکە مارە کرد و ئەوی دی بۆ خۆی. ئەمجا سوڵتانی ناردە وڵاتی لاوەکە کە دورگەی ڕەشپێستان بوو، ماسیگرەش بووە یەکێک لە هەرە دەوڵەمەندەکانی شار. بەڵام ئەم بەسەرهاتە عەجایبتر نییە لە چیرۆکی حەماڵەکە. شەهرەزاد هەستی کرد